شەهرەزاد و تێگێڕنەوە ئەی پاشای بەختیار هەبوو نەبوو لە زەمانی پێشوو لە سەردەمی زوو بازرگانێک بوو ناوی عەلادین بوو خاوەنی سامان بوو دەست و پێوەند و کۆیلە و خزمەتکار کەنیزەکی شا بەندەری بازرگانانی میسر بوو ژنێکی هەبوو زۆریان یەکتر خۆشەویست بەڵام چل ساڵ پێکەوە بوون خوا نە مناڵێکی نێرینە نەمێینێکی پێنەبەخشین ڕۆژێکیان لەسەر دوکانەکەی کە دانیشتبوو سەیری خاوەن دوکانەکانی تریەکرد ئەیبینی ئەوان کوڕەکانیان دێن بۆ لایان لەسەر دووکان دانیشتن لای باوکیان هاتەوە ماڵ خۆشت ئەمجا ئاوێنەی هێنا و تێر سەیری خۆی کرد و بینی مۆسپیەکانی ڕیشی لە ڕەشەکانی زۆرترن شایەتمانی هێنا ئەمجا بەخۆی وت ئەمە نیشانەی نزیک بوونەوەی لە مردن ژنەکەشی ژوانی هاتنەوەکانی ئەزانی بۆیە خۆی بۆ ئامادەکرد ئەو هەینیە کە بازرگان لە خۆشتن بووە پێیوت ئێوارت باش ئەیژوتی من باشم نەبینیوە بەکە نیزەکەی وت سفرەی خوان ڕابخە کە خواردن ئامادە بووتی فەرمونانەکەت بخۆ بازرگان وتی هیچ ناخۆم شەقێکی لە سفرەکە هەڵدا و ڕووی وەرجێڕە ژنەکەی پرسی ئەوە چییە وا تووڕە و خەمباریت بازرگان وتی لە مردنەوە نزیک بوومەتەوە مناڵێکم نییە و ناوم کوێرە بێتەوە ژنەوتی نزاب کە لای خوا بەڵکو و حەزەکەت پێ بەخشێ ئەم جادوو بەدوو کەوتنە ڕۆژ و گرتن و پاڕانەوە و خێر و چاکە بۆ هەژاران تاکو خوا بەزەیی پێیان دەهاتەوە و ژنەکەی سکی پڕ بوو کە نۆمانگە و نۆڕۆژەی چوو لەدایک بوو مامانەکە زۆر پێوەی ماندوو بوو دواتر خواردنی زۆر بۆ گەڕک مناڵە بەدایکی درا شیری دایە و مناڵەکە ئەو ڕۆژە نووست کە حوتەی چوو بازرگان بە ژنەکەی وت ئەبێت تۆ ناوی بنیت لەو کاتەدا گوێیان لێکێک بوو ئەوی دیبانگە کرد هۆ عەلادین عەلادین ئیدی ڕێوڕەسمی ئەو دەمە وابوو ئەو ناوە ئەبووە نقڵانە بۆیە باوکە کەوتی کەواتە ناوی ئەنین عەلادینی خاڵدار دوو ساڵ شیری دایکی خوارد ئەمجا لە شیریان بڕیەوە ئەو مناڵە گەورە بوو دایک و باوکیشی هەمیشە ترسان بەچاوە بێ بۆیە نهۆمی دووەمی کۆشکیان بۆ تەرخان کرد عەلادینی خاڵدار گەورەتر بوو تا تەمەنی گەشتە حە ساڵان بڕیاریاندا بوو کە نابێ بچێتە دەرەوە تاکو و سەر و ڕیشتاش نەبێ خەتەنەکرا و دیسان خواردنێکی فرە بە گەڕکدا بەخشرایەوە کەنیزەکێکیان بۆ دانابوو هەر خواردنی بۆ ئامادە کرد خزمەتکارێکیش بۆی ئەبردە سەرەوە مەلایەن بۆ بەکرێگرت وانەی فێربوونی قورآن و خۆشنووسیان فێرە کرد تاکو وای لێهات زانا و خۆشنو سووریا دەرچوو ڕۆژێکیان خزمەتکارەکە بیری چوو دەرگای پلیکانەکە دابخاتەوە علادینی خاڵدار بە پلیکانەدا هاتە خوار خۆی کرد بە ژوورەکەی دایکیدا کە بینی کۆمەڵێ گشتنی میوانە ژنان و دایکی لە گەرمەی قسەکردندا بوون کە بینیان سەریان داپۆشی وتیان ئەوە بۆ ئەهێڵیت کۆیلەی بیانی بێتە ژوورەکەمانەوە نازانیت شەرم لە بڕواوەیە ئەویش سەری هەڵبڕیوتی بیسمیلا بکەن ئەوە بەری ژیانمە و کوڕی شابەن دەرشەم سەدینە ئەوانی ژوتیان ئێمە لە ژیانماندا نەمان بیستۆ تۆ کوڕت هەبوو بێ دایکی وتی باوکی لە چاوی پیس دەترسا بۆیە نهۆمێکی بۆ بەخێوکردنی ئەو دانابوو، ڕەنگە خزمەتکارەکە بیری چووبێ دەرگای نێوان کڵۆم بداتەوە، ئەگەرنا نیازمان بوو تاکوو سەروڕیش نەتاشێ کەس نەیبینێ. ژنان پیرۆزباییان لێکرد. شەهرەزاد هەستی کرد کاتێکی زانی خزمەتکارەکان جوانیەکیان هێنا پیانوت باوکی تۆمان بەم جوانوە گەیاندۆتە دوکان ئێستا گەڕاوینەتەوە ئەلادین پرسی بۆچی باوکم ئیشی چییە؟ وتیان باوکت شابندەری بازرگانانە لە میسردا سلتانی بەرەبابی عەرەبە ئەمجا چووە بۆ لای دایکی هەمان پرسیاری لەکرد دایکیشی وتی باوکت شابندەری بازرگانان و سلتانی بەرەبابی عەرەبە کۆیلەکانی ئەو شتانەی نرخی لە هەزار دینار کەمترە ئەیفرۆشن و هرس بە باوکت ناکەن، لەملاو لایشەوە بازرگانان دێنە بن دەستی باوکتەوە ئەمجا کارەکەن، بازرگانێک کاروانی بازرگانی بێ پرسی باوکت بەڕێ ناکا بۆ دەرەوەی وڵات، خوا سامانێکی زۆری بە باوکت بەخشیوە کە لە ژمارە نایە. عەلادین وتی سوپاس بۆ خوا دایە گیان کە کوڕی سوڵتانی مناڵانی عەرەبم و باوکم شا بەندەری بازرگانانە، ئەی ئاخۆ بۆچی منتان لە نهۆمێکدا بە تەنیا داناوە دایکی وتی کوڕەکەم بڕوامان بە چاوی پیسەیە زۆربەی مردوانی گۆڕستان بە چاوە بوون لە ترسانە تۆمان لەو نهۆمە داناوە کوڕەکەشی وتی گەر قەزا و قەدەر هاات ناگەڕێتەوە ئەوەی نووسرا بوو کرابوو ئەوەیە باپیرەم ئەمرێنێ ڕێنادا و ژینی منیش ئەسێنێ بەڵام دایە ئاخر کە باوکم مرد و منیش ئاوە بەندکرام دوایی چوومە دەرەوە کەس بڕوام پێناکە کە کوڕی ئەوم پیاوە بە تەمەنەکانەڵێن ئێمە نەمان بیستووە کە شەمسەدین کوڕی هەبوو بێ ئیتر دەوڵەت دەزەگرێ بەسەر پارە و سامانی باوکمدا تەنانەت پیاو خراپان ژنەکەشی ئەبن دایە گیان بە باوکم بڵێ با لەگەڵ خۆی بمبا بۆ بازار و دوکانێکم لای خۆیەوە بۆ بکاتەوە و فێرە بازرگانی بکە دایکی وتی باشە کوڕم بە باوکە دەڵێم کە ئێوارە بازرگان گەڕایەوە عەلادینی بینی لە لای دایکی دانیشتوە پرسی بۆچی کوڕەکەت لەن هۆمەکەی خۆی دەرکردووە ژنەکەی وتی ئامۆزا من نەمهێناوەتە دەر خزمەتکار بیری چۆت دەرگاکە دابخاتەوە خۆی هاتووە کۆمەڵێک ژن میوانم بوون کە هات بۆ لام ئەمجا داواکەی ئەلادینی پێوت باوکیشی وتی ئاسانە سبێنێ خوا یاربێ لەگەڵ خۆم ئەدبم بەڵام دانیشتن لە دووکاندا و لە نێو بازار ڕەوشی جوانی ئەوێ کوڕە زۆر دڵخۆش بوو ڕۆژی دواتر خۆشت و جلوبەرگی گران بەهیان لەبەر کرد و دوای نان خواردن هەریەکەیان سواری ئەسپێک بوو بەرەو بازار کەوتنەڕێ کە خەڵکی بازارەکە شابەندەریان بینی کوڕێکی بەدواوەیە ئەڵێ شازادەیە شۆخ و شەنگ وەک مانگی چواردەیە یەکێک بەوی تری وت تۆ سەیرکە شابەندەرمان بە پیاوێکی باشە زانی کەچی مناڵێکی جوانکیلەی شوێن خۆی خستووە چەندە تەڕپیرە محەمە سمسمی پیرەمێر پێشەنگی بازرگانان وتی لەمە دوا نایکەینە گەورەی خۆمان جاران وا باو بوو لە بازاڕەکەدا پێشەنگی بازرگانان فاتیحای دادا، دووکانداران لەگەڵیدا. ئەمجا چوونە لای شابەندەر و لەوێش فاتیحیان دادا، ڕەوشباشیان لێکرد. ئەمجا هەر یەکەو بەرەو دووکانی خۆیەبووەوە. ئەم بەیانیە ئەو ڕێوڕەسمیان بەکارنەهێنا. شابەندەر ناردیە شوێن نەقیب و پرسی، بۆچی وەکو جاران ئەم بەیانیە ڕێوڕەسمی کردنەوەی دوکانیان بەکارنەهێنا؟ نەقیب وتی، فیتنەی نابێ گەر بڵێم بازرگانان نیازیانە لە شابەندەریت بخەن، بۆیە فاتیحات لاناخوێنن. شەمسەدین پرسی، بۆچی؟ ئەویش وتی، تۆ سەرۆکی بازرگانانیت، پیاوێکی بەتەمەنیت، ئەم مناڵە چیە لای خۆت داتناوە؟ ئەمە کۆیلەی خۆتە یان خزمی ژنەکەتە؟ شابەندەر تووڕە بوو وتی بێدەنگ بە بەد فەساڵ ئەوە کوڕمە ئەی ژووتی بە درێژایی تەمەمان نەمان بیستوە تۆ کوڕت هەبوو بێت شابەندەر وتی آخر هێندە لەخوا پاڕینەوە خێر و چاکەمان کرد تاکو و دایکی سکی پڕ بوو بە مناڵە ئیتر منیش نهۆمێکی ژێرزەمینم بۆ تەرخان کرد بە تەنیا تێیدا بەخێو بکرێ ئەویش لە ترسی چاوی پیس منەمەویست کەس نەیبینێ تاکو و تەمەنێک کە بتوانێ ڕیشی بە دەستی خۆی بگرێ بەڵام دایکی داوای لە من کرد بهێنمە بازار و فێری بازرگانی بکەم پێشەنگی بازرگانان گەڕایە و لای دوکاندارەکان و کێشەکەی بۆ جێڕانەوە ئەمجا هەمویان شوێنی کەوتن و چوونە لای شابندەر و فاتحیان دادا و پێخۆشبوونیان دەربڕی وتیان خوا ئەم کوڕ و باوکەمان بۆ بهێڵێ بەڵام هەژاران کە مناڵیان ئەبێ دانەڕۆکەی بۆکەن تۆی دەوڵەمەن ئەمەشت نەکردووە ئەیژوتی ئەوە ئێوە و داوەتێک کۆبوونەوەکەشمان لە ڕەز و باخەکەدا بێ شەهرەزاد شەوی دوو سەد و پەنجا و دوو. شەهرەزاد وتی ڕۆژی دواتر شابەندەری بازرگان فەرمانی دا چی پێویستی چێژ لێنان هەیە هەر لەمەڕ و ڕۆن و برنجەوە تا ئەوانی تر ناردیە ڕەز و باخەوە. چێژ لێنەران دەست بەکار بوون هەروەها فەرمانی دا سفرە و خوان لە دوو شوێن ڕابخەن یەکێکیان لە هۆڵی کۆشک ئەوی دی لە ناو ڕەز و باخەکەدا ئەمجا بە کوڕەکەی وت ڕۆڵە تۆ لاوەکان بەخێردێنیت و دایان بیتە سەرخوانی هۆڵەکە منیش پیاوان بەخێردێنم و ئەیان بەمە سەرخوانی ڕەزوو باخەکە کوڕەکەی پرسی بۆ جیانەکەیتەوە باوکی وتی کوڕم لاوان و هەرزەکاران شەرمەکەن لەگەڵ گەورەکان نان خۆن کوڕە ئەمەی پەسەند کرد کە میوانان ڕویان لە کۆشک کرد شابندەر شەمسەدینی بازرگان پیاوماقۆڵانی بەرەوخوانی ڕز و باغ برد و کوڕەش هەرزەکارانی بەرەوخوانی هۆڵەکە برد سفرەکان بە خواردن ڕازانەوە خەڵکی تێرۆپریان خوارد شەربەتیان گێڕا، مۆم و بوخر داگیرسا، میوانان گوڵاو پرژێن کران، پیاوماقوڵان کەوتنە باسی زانست و ئەدەب. بازرگانێکیان تێدا بوو ناوی مەحموودی بەڵخی بوو، ئەو پیاوە سەرزارەکی موسوڵمان بوو، لە دڵیشدا هەر مەجووسی بوو. پیاوێکی ڕوو لە خراپە بوو. سەیرێکی عەلادینی کرد و ئاخی حەسرەتێکی هەڵکێشا. ئەم پیاوە هەمیشە کوتاڵی لە باوکی عەلادینە کڕی. مەحموودی بەڵخی هەستا و بەرەو هۆڵەکە چوو کە بینی عەلادین چووە دەرەوە بە هەندێ لە کوڕ و کاڵانی دەوروبەری وت گەر بتوانن عەلادین ڕازی بکەن لەگەڵ من سەفەر بکە یەکی دەستێ جلوبەرگی زۆر گرانتان بۆ کڕم ئەوان لەم قسەکردنەدا بوون عەلادین گەڕایەوە لەبەری هەستان و لای خۆیاندایان نا یەکێک لە هاوڕێکانی پرسی ئەو سەرمایی شتومەکی پێکری لە کوێت بوو ئەیژوتی کە گەورە بووم و بوومە پیا و بە باوکم وت دوکانی بازرگانیم ئەوێ وتی من پارەم نییە بڕۆ داوا لە بازرگانێک بکە ئەمجا دوهزار دینارم قەرز کرد و کوتاڵم پێکڕی و ڕۆ و شام سەرمایەکەم بوو بە دوو هێندە، لە شامیشەوە کوتاڵم کری و بردم بۆ حەڵەب. لەو بازرگانیەش قازانجێکی زۆرم کرد، بەرە بەرە تاکوو سەرمایەکەم بوو بە دە هەزار دینار. هەر یەکە و باسی خۆی کرد و چۆن بازرگانی کردوە و دەوڵەمەند بووە تا سەرە گەشتە عەلادینی خاڵدار. وتیان، ئەی تۆ عەلادین؟ وتی، بەخوا من لە نهۆمێکی ژێر زەمیندا پەروەردە بووم. ئەوە هەفتەیەکە دێمە دەرەوە بۆ دووکان و ئەگەڕێمەوە ماڵەوە. پێیان وت، دیارە تۆ فێری دانیشتنی ماڵ بوویت و چێژت لە سەفەرکردن وەرنەگرتووە، سەفەر کاری پیاوانە. عەلادین وتی، من حەزم لە سەفەر نییە. هاوڕێیەکی بەلاقرتێوە بەوی دیوت ئەمە وەکو ماسی وایە لە ئاو دوور بکەوێتەوە ئەمرێ ئەمجا بە عەلادینی وت تەنیا شانازیەکی مناڵە بازرگانەکان سەفەرکردن و پارە پەیداکردە دوای داوەتەکە ڕۆژێکان عەلادین بە توڕێیەوە لە دوکانەوە بەرەو ماڵ بووەوە گەشتە ماڵ چاوانی بە فرمێسک بوون دایکی پرسی بۆگریت ئەیژووتی مناڵە بازرگانەکان گاڵتەیان پێکردن وتیان تەنیا شانازی مناڵە بازرگانەکان سەفەرکردن و پارە پەیداکردە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەوی دوو سەد و پەنجا و سێ. شەهرەزاد وتی دایکی لێ پرسی مەبەستە سەفەرکردنە عەلادین وتی بەڵێ دایکی پرسی ئەتەوێت بەرەو کوێ بڕۆی؟ کوڕەکەی وتی بەرەو بەغدا. ئەڵێن بازرگانی لەوێ هێندە باشە کە چەندت دەستمایە پێ بێ دوو هێندەی دی پەیدا ئەکەی. دایکی وتی کوڕە شیرینەکەم باوکت زۆر بووە. کاروانی بازرگانیت بۆ ڕێگەخە. ئەگەر بە قسەی نەکردیدەوە من بۆت ڕێگەخەم. کوڕەکەی وتی باشتر وایە پەلە بکەین ئێستاش کاتی خۆیەتی. ئەمجا دایکی چەند کۆیلەیەکی ناردە بازار و چەندین تۆپە قوماشی نایەبیان لە بازار بۆ هێنایەوە باری دەوشتریان بۆ ئامادەکرد باوکی ئەلادین چاوی بە دەوروبەری داگیێڕا ئەلادینی نەبینی کە پرسی وتیان سواری ئەسپەکەی بۆ بەرەو ماڵ بۆتەوە ئەویش سواری ئەسپەکەی بوو بەرەو ماڵ بۆوە کە سەیری ماڵەکە وا بار و بنە پێچراوەتەوە کە لەژنەکەی پرسی بەسەرهاتی کوڕەکەی و مناڵە بازرگانەکانی بۆ جێڕایەوە ئەمجا بە کوڕەکەی وت کوڕم بەڵامدا لە نامۆبوون پێغەمبەر درودی خی لێبێ فەرمێتی ئەو ڕۆزیە چاکە لە شاری خۆتدا دەستت بکەوێ پێشینانی ژووتویانە سەفەر مەکە گەر میلێکیش بڕۆیت ئەمجا پرسی ئێستا هەر سەفەرەکەیت و پەشیماننی ئەلادین وتی بەڵێ گەر نەهێڵن ئەم جلانە لەبەر خۆمدا دائەدڕم و ئەدەمە شاخ و دەروێشانە ئەژیم ئەبێ هەر بڕۆم بۆ بەغدا باوکی وتی کوڕەکە من پێویستم بە پارە نیە و دەوڵەمەندم باوکە چاری نەما چووە سەیری بارە پێچراوەکانم جاوتی شمەکی هەر شار و مەملەکەتەم هەیە چل باری بەستراوم لە مەخزن هەیە هەر بارە و هەزار دیناری لێ نووسراوە. ئەمجا بە کوڕەکەی وت، ئەو چل بارەی منیش لەگەڵ ئەم دە بارەی دایکت بەرە، خوا ئاگای لێت بێ. بەڵام خەمی دارستانێکمە پێی ئەوترێت دارستانی شیرۆ. دۆڵێکیش ناوی دۆڵی سەگەلە. ئەمانە دێنە ڕێت، کە پیاو پێیدا بڕوات، لە ترسانا ڕووحی ئەچێت. کوڕەکەی وتی، ئەمە بۆچی بابە؟ باوکی وتی، دەشتەکێکی ڕێگریشی لێ ناوی عەجلانە. کوڕە ژووتی ڕۆزیەک باشە خوا بیدات گەڕ ڕۆزی من بێت تووشی زیان نابم ئەمجا هەردووکیان سوار بوون بەرەو خان و کاروانەکەی هێندەیان زانی کاروان چێک لە ئەسپەکەی دابەزی و دەستی شابندەری بازرگانی ماچ کرد وتی بەخوا لە مێژە بازرگانیمان پێکەوە نەکردووە ئەمیش وتی هەر سەردەمە دەوڵەت پیاوانی خۆی هەیە وتراوە پیرێکم بینی کوڕی چەماوە ڕیشی بۆ ئەژنۆی پەخش و بڵاوە پرسی مامەگیان لە چییە گەڕێی وتی بۆ گەنجیم لە دەستم داوە کە لە شیعرەکەی بۆ وتی ئەی پێشەنگی کاروان ئەم کوڕم ئەیەوێت سەفەر بکە ئەویش وتی خوا لێت نەسەنێ ئەمجا شابەندەر کردی بەدەم ڕاستی کوڕەکەی و ئامۆژگاری کرد کە ئاگای لە کوڕەکەی بێ ئەم جاوتی ئەم سەد دینارش بدە بە پیاوەکانت ئەمجا شەست ئەسپ و دارمەشقەلی کڕی و چاوەزارێکی شێخ عەبدولقادری گەیلانی ئەم جاوتی کوڕەکەم ئیدی من نبینیت و ئەم پیاوە لە جێ منە بۆ تۆ سەرپێچی مەکە بۆ شەوەکەی خەتمەیەکی شێخ عەبدولقادری گەیلانی کرد بەیانی ڕۆژی دواتر دهزار دیناریشی دایە کوڕەکەی و پێیوت کە خۆت کرد بە بەغدا داوزانیت فرۆشی کوتاڵەکانت باشە بیفرۆشە گەر کوتاڵەکانت نەفرۆشت لەو پارێ خەرج بکە ئەمجا کاروان کەوتەڕێ و خواحافیزیان لێ کرد و لە شار چوونە دەرەوە مەحموودی بەڵخی کە کاروانی خۆی بەڕێخستبوو بۆ بازرگانی کردن شابەندەر ئەویشی ئامۆژگاری کرد کامە کوڕیەتی و ئەو هزار دینارەی کە قەرزی کۆنە و لای ماوەتەوە لە ڕێ بیداتە عەلادینی کوڕی ئاگایشی لی بێت و وەکو کوڕی خۆی سێری بکە ئیدی مەحمودی بەڵخی بەو پارێ و بە فەرمانی ئەو خواردنیان بۆ کاروانچیانی عەلادینیش ساز کرد مەحمودی بەڵخی چوار ماڵی هەبوو ماڵێکیان لە میسر، ماڵێکی دی لە شام، ماڵێکی دی لە حەڵەب، ماڵێکی تریش لە بەغداد. کاروان بەڕێکەوت، چۆڵ و بیابانیان بڕی تا گەشتنە شام. مەحموودی بەڵخی پیاوێکی ناردە لای عەلادین. کە گەیشت سەیری کرد خەریکی خوێندنەوەیە. ئەویش چوو دەستی ماچ کرد، ئەمجا پرسی چی دەوێ؟ پیاوەکە وتی گەورەم مەحموودی بەڵخی ئەڵێ با بفەرموێ بۆ ماڵەکەم. شەهرەزاد وتی کاروان بەڕێکەوت تاکو و گەشتە حەڵب لەوێش دیسان مەحمودی بەڵخی بانگهشتی عەلادینی کرد بۆ نان خواردن لە ماڵیدا بە هەمان شێوە کەما لە دینی کاروانچی نەهێشت بچێت کاروان بەڕێکەوتەوە تاکو و لە بەغداوە نزیک بوونەوە ئەم جارش مەحمودی بەڵخی سفرەی ڕازانەوە و نردە دووی عەلادین دیسان کەمالەدینی کاروانچی وتی مەچۆ بەڵام ئەم جارە ئەلادین وتی ئەبێت هەر بچم ئەمجا هەستا و خۆی گۆڕی و شمشێری لە ژێر بەرگەوە بەست خۆی کرد بە دەواری مەحمودی بەڵخیدا و سلاوی لێکرد ئەویش بە خێری هێنا و سفرە خوانێکی زۆر نایبی بۆ ڕازاندەوە نان خورە دەست و دەم شۆرە هاوڕێتیت ناکەم و بە تەنیا ئەیان فرۆشم ئەگەر بەزیویشم گۆڕیوەتەوە پیسی نەکبەت لەگەڵ تۆدا نابم کە گەڕایەوە بە کەمالە دینی وت ئەو پیاوە پیاوێکی پیسە هەرگیز کاروانی لەگەڵدا ناکەم کەمالە دینی ژوتی ئەی پێم نەوتی میوانی مەکە ئەم جاوتی کوڕم ئەگەر لێی جابینەوە شتەکانمان لێ خراپە بێ. عەلادین وتی هەرگیز لەگەڵیدا ناڕۆم. جیابوونەوە و بەرەو بەغدا ڕۆشتن تا گەشتنە دۆڵێک ویستیان باروبنە بخەن و لەوێ بحەوێنەوە. بەڵام کاروانچی وتی با لانەدەین. بەڵکو پێشێوان بگەینە بەغدا و دەروازەکانی شارمان بەڕوودا دانەخرێت چونکە خۆر ئەکەوێت ئەیکەنەوە و خۆرەمێنێ دایەخەن لە ترسی ئەوەی ڕافزیەکان نەدەن بەسەر بەغدادا و داگیری بکەن و هەموو کتێبە زانستیەکان بخەنە دیجلەوە. ئەمجا عەلادین وتی بابە گیان من بۆ پارە پەیداکردن نەهاتووم بە هێندەی ئەوە بۆ بینینی شوێنەکان هاتووم کەمالەدینی ژووتی کوڕم ئێمە لەم سامانەی پێماناترسین لەم عەرەبانە ئەی ژووتی تۆ هاتوویت بخوریت یان خزمەت بکەی من سبەینێ بەیانی خۆمەکەم بە بەغدادا کاروانچی وتی چیت ئەوێ وا بکە من ئامۆژگاری خۆم کردی ئەمجا فەرمانی دا بار و بارخانە لێرە بخن ڕەشماڵ هەڵدەن لەوێ مانەوە حەوانەوە تاکو نیوە شەو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی نیوەشەو ئەلادین بۆ دەست بە ئاوگەیاندن چووە دەرەوە شتێکی لە دوورەوە بینی ئەبریسکایەوە هاتەوە و کاروانچی بە ئاگا هێنا وتی کاروانچی ئەوە چییە بریسکێتەوە کە ورتر کاروانچی سەرنجی دا بۆی دەرکەوت ئەوە بریسکەی شمشێر و ڕمە تومەز ئەمانە ڕێگرن و عجلانی پیری عەرب پێشەنگیانە کە چوار دەوریاندان یەکێکیان وتی بەخوا دەستکەوتی چاکە کاروانچی کە گوێی لەو قسێ بووتی بێدەنگ ڕسوە عەجلانی پیری عەرەب شمشێرێکی کرد بە سنگی کاروانچیدا لە پشتیەوە دەرچوو لە بەردەم ڕەشماڵەکەدا کەوت ئاوهێنەریش هەمان قسەی کرد و ئەویشیان کوشت عەلادینیش وەستا و سەیرەکە ئەمجا پیاوانی عەجلان کەوت نەغاردان بە چوار لای بار و بارخانەکەدا و هەموان کوشتن ئەمجا عەلادین بەخۆیوت هیچ نەتکوژێ ئەم جلو بەرگەت ئەتکوژێ هەمووی داکەن تەنیا دەرپێکی لە بەردامایە و بردی و لە قوڕو خوێنی کوژراوەکانی وەردا تاکو وەکو کوژراوی لێ بێ، عەجلان کارەکەی تەواو کرد و پرسی، ئەرێ ئەم کاروانە لە بەغداوە هاتووە بەرەو میسر یان بە پێچەوانەوە؟ وتیان، لە میسرەوە بۆ بەغدا. ئەویش وتی، بە سەر کوژراواندا بگەڕێنەوە، خاوەن کاروان نەکوژراوە. کەوتنە گیانی کوژراوان. دەشتەکێ گەیشتە سەر عەلادین کە خۆی لە نێو کوژراواندا پاڵ خستبوو، بە پێکەنینەوە وتی، خۆت خۆت کردووە بە کوژراو، ئێمەش کوشتنەکەت بۆ تەواوەکەین. شمشێری بڵند کرد بیچەقێنێتە سنگی عەلادینەوە. عەلادینیش لە دڵی خۆیدا پەنای بردە بەرخوا وتی، یا بەرەکەتی شێخ عەبدولقادری گەیلانی! دەشتەکێکە شمشێرەکەی داهێنایە خوارەوە و لی تێکچوو کردی بە سنگی کاروانچی تەنیشت ئەلادیندا لە کاتێکدا بار و بنیاندا بۆ پێش خۆیان عجلان وتی ئەو تارماییە ئەبینن یەکێکیان سەرنجیدا ئەلادینی بینی ڕاکە ئەم جاوتی بۆکوێ ڕاکەی دامە و ئاوزەنگی لێدا و بەغار بەدوایدا ئەلادین گۆمێکی ئاوی بینی و ئەستێرەێک لەو لایەوە چووە لای دەرگاکەی و خۆی وا پیشاندا نووسووە لە دڵی خۆی داوتی ئەی پەنای پەنایەن پەنهانم بکە کە شاردراوت و دیار نەکەوێ دەشتەکێکە دەستی بر بۆ علادین ئەویش لە دڵی خۆی داوتی یا بەرەکەتی خاتو نەفیسە ئیدی کاتی تۆیە کاتێکی زانی دوو پشکێک دای بە دەستی دەشتەکێکەوە بۆی هاواری کرد فریام کەون پێوە درام لە سەرزینی ئەسپەکەی دابەزی کە گەشتە سەری پرسیان چی پێوە دایت وتی دوو پشک شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو.